پێشەکی، لاپەڕەنۆ، بە درێژایی مێژووی مرۆڤایەتی، بەردەوام بیر و توێری نوێ و داهێنان و دۆزینەوەی نوێ دێن و بیری مرۆڤایەتی نوێ دەکەنەوە و کۆنەکان وەلاوە دەنێن. تیۆری ڕێژەیش یەکێکە لەو تیۆریانەی کە لە سەرەتای سەدەی بیستەمدا سەری هەڵدا و بە جارێک هەموو چەمکە فیزیاییەکانی پێش خۆی وەلا نا و لەوەش زیاتر دەتوانین بڵێین کە زۆر لەو چەمکانەی لنگ و قوژ کردەوە. تا کاتی هاتنی ئەو تیۆرییە، فیزیای کلاسیکی نیوتن باڵادەست بوو بۆ ماوەی زیاد لە دوو سەدە. بەڵام کاتێک زانای ئەمریکیی بە ڕەچەڵەک ئەڵمانی، ئالبێرت ئاینشتاین، لە ساڵی هەزار و نۆ سەد و پێنج دا سێ توێژینەوەی زانستی لە گۆڤارێکی زانستی ئەڵمانی بە ناوی، Annelt der Physik، کە لە نێو ئەو توێژینەوانەدا بابەتی ڕێژەیی تایبەتی هەبوو، کە ئەو کاتە بە ناوی ئەلیکترۆداینامیکەوە بڵاوی کردەوە. لە سەرەتادا تیۆرییەکە دژایەتی کرا و هەندێک جاریش فەرامۆش دەکرا. هۆکەشی ئەوە بوو کە ئەو تیۆرییە بە هەندێک بابەتی وا هاتبووە مەیدانەوە کە دوور بوو لەوەی زانا فیزیاییەکانی ئەو کاتە بڕوای پێ بکەن. پاش دە ساڵ لەو بەروارەی سەرەوە، ئاینشتاین تیۆرییە ڕێژەییەکەی تەواو کرد و بە بڵاوکردنەوەی تیۆری ڕێژەیی گشتی لە ساڵی هەزار و نۆ سەد و شانزە دا. ئەوەی کە زۆر ئاینشتان گرنگی پێ دابێت لە تیۆرییەکانیدا بریتی بوون لە کات و شوێن. کە سیفەتی ڕەهایەتی بوونی لەوان و لە هەموو بوێکی دیکە داماڵی. هەروەها ئاینشتاین بیری جیاوازی هەبوو دەرباری هێزی کێشکردن و بگرە لەوەش زیاتر ئەو هەر بڕوای بە شتێک نەبوو کە ناوی هێزی کێشکردن بێت. هەروەها ئاینشتاین تێڕوانینی تایبەتی خۆی هەبوو بۆ گەردوون کە جیاواز بوو لەوەی نیوتن. ئەم دانراوەی وا لە بەردەست بەڕێزتاندایە هەوڵدانێکە بۆ تیشک خستنە سەر چەند لایەنێکی ژیانی ئەو پیاوەی کە بە ڕاستی ڕێڕەوی زانستی مێژوی مرۆڤایەتی گۆڕی و خزمەتێکی باشی بە سروشتزانی کرد کە هەرگیز لە بیر ناکرێت. هەروەها دانراوەکە هەوڵدانێکە بۆ تێگەشتنی سادەی ئەلفوبێی تیۆری ڕێژەیی. لە بەر ئەوەی ئەو تیۆریە زۆر ئاڵۆز و گرانە و پێویستی بە بیرکاریەکی بەرز و ئاڵۆز هەیە، تێگەشتنیشی زۆر گرانە و هەموو کەس ناتوانێت لێی تێبگات، لەبەر ئەوە من هەوڵم داوە هەتا بتوانم بە زمانێکی زانستی کوردی پاراو دوور لە هاوکێشەی ئاڵۆز و بیرکاری و ماتماتیکێکی بەرز ئەو تیۆرییە لە بیر و هزری خوێنەری کوردی نزیک بکەمەوە بەو هیوایەی کە ئەم دانراوەش بچێتە نێو کتێبخانەی کوردیمان کە بە ڕاستی ئەو کتێبخانەیەمان بە گشتی هەژارە و بە تایبەتیش زۆر هەژارە لە دانراو و کتێبی زانستیدا. ئەمڕۆش دنیا دنیای زانست و تەکنەلۆژیایە بۆیە پێویستە نووسەر و خامە بەدەستی کوردی ئەو لایەنە زۆر زیندووەی ڕۆشنبیری کوردیمان فەرامۆش نەکەن و ئاوڕێکی جدیی لەو لایەنەش بدەنەوە. دانەر، بیست و یەک ی ئازاری دوو هەزار و شەش.